وە بێجگە لە خۆیان هیچ شایەتێکیان نییە، ئەوە شایەتی دانی هەر یەکە لەوان بەم جۆرەیە، کە چوار سوێن بە خوا بخوات کە بێگومان ئەو لە ڕاستگۆیانە، کە دەڵێت، خێزانەکەم بینیوە زینای کردووە. والخامسە ان لعنة اللە علیه ان کان من الکاذبین. وە لە پێنجەم جاردا بڵێ، نەفرینی خوا لەسەر ئەو بێ ئەگەر درۆزن بێ. دەستەیەک بوون لە خۆتان با مونافیقیشیان تیا بوو وا مەزانن ئەو بوهتانە شەڕ و خراپە بۆتان وا نییە بەڵکو خێر و چاکەیە بۆتان بۆ هەریەک لەوانە هەیە لە تاوان بەو ئەندازەی هەوڵی داوە لەو بوهتانەدا و ئەو کەسەیان کە بەشی گەورەی بوختانەکەی گرتە ئەستۆ کە عبداللە ی کوڕی ئوبەی بوو لە ڕۆژی دواییدا بۆ ئەوە سزای هەرە گەورە کە یارمەتی نەدەن بە خزمان و هەژاران و کۆچەران لە پێناوی خوادا، دەبا لێبوردە بن و چاوپۆشی بکەن، ئایا پێتان خۆش نییە خوا لێتان خۆش ببێ و خوا لێ خۆش بوو میهرەبانە. ان الذین یرمون المحصنات الغافلات المومنات لعنوا فی الدنیا والآخرة ولهم عذاب عظیم. بێ گومان ئەوانەی بوهتانی زینا دەکەن بۆ ئافرەتانی داوێن پاکی بێ ئاگای ئیماندار نەفرینیان لێ کراوە لە دنیا و ئاخیرەتدا وە بۆیان هەیە سزای زۆر گەورە. یوم تشهد علیهم السنتهم وایدیهم وارجلهم بما کانو یعملون. وە ڕۆژێ دێ شایەتی دەدات لەسەریان زمانیان و دەست و قاچەکانیان بەو کردەوانەی کە کردویانە. حتی تستأنسوا وتسلموا علی اهلها ذلکم خیر لکم لعلکم تذکرون. ئەی ئەو کەسانەی بڕواتان هێناوە مەچنە هیچ ماڵێک جگە لە ماڵەکانی خۆتان هەتا پرس دەکەن بە خاوەنەکانیان وە دوای ئەوەی مۆڵەت دران سەلام بکەن لە خاوەن ماڵەکە ئەوە چاکترە بۆتان بۆ ئەوەی پەند و ئامۆژگاری وەربگرن. جگە لەوەی بە دەرەوەیە و دیارە لە جوانی، وەک دەم و چاویان و دەستیان، و با سەرپۆشەکانیان بدەن بە سینگ و بەرۆکیاندا و جوانی خۆیان دەرنەخەن زیاد لەوەی دەردەکەوێت بۆ مێردەکانیان نەبێت یا بۆ باوکیان یا بۆ باوکی مێردەکانیان یا کوڕەکانیان یا کوڕی مێردەکانیان یا براکانیان یا کوڕی براکانیان یا کوڕی خوشکەکانیان یا ئافرەتانی ئیماندار یا کەنیزەکەکانیان یا ئەو شوێنکەوتووە پیاوانەی کە بێنیازن لە ئافرەت وەک خزمەتکار و پیر و نەخۆش کە ئارەزووی ژن و مێردایەتییان نییە یا ئەو منداڵە کوڕانەی کە ئاگایان لە لەش، عەورەتی، ئافرەتان نەبێت، باڵغ نەبوون، ئافرەتان لە کاتی ڕۆیشتندا قاچیان نەدەن بە زەویدا تا دەنگی خڕخاڵ و پاوانەکانیان بێت و بزانرێت بەو جوانییەی پێیانە کە شاردوویانەتەوە، هەمووتان تەوبە بکەن و بگەڕێنەوە بۆ لای خوا ئەی ئیماندارەکان تا ڕزگار و سەرکەوتوو بن. بێ نیازیان دەکات وە ئەوانەی داوای نوسراو دەکەن بۆ کڕینەوەی خۆیان لە بەندە و کەنیزەکەکانتان ئەوە نوسراویان لەگەڵدا بنوسن بۆ کڕینەوە و ئازاد بوونی خۆیان ئەگەر خێرتان لەواندا بە دی دەکرد کە بریتیە لە توانای دانی ئەو پارەی ئەبێ بیدات بە خاوەنەکەی بۆ ئازاد بوونی وە لەو ماڵەی کە خوا بە ئێوەی داوە پێیان بدەن وە کەنیزە کە کانتان زۆر لێ مەکەن ناچاریان مەکەن لەسەر زینا کردن ئەگەر ئەیانویست داوێن پاک بن تا ماڵ و سامانی ژیانی دونیاتان دەست کەوێت جا هەرکەس ناچاریان بکات زۆریان لێ بکات ئەنجا بەڕاستی خوا دوا ئەو زۆر لێ کردنەیان لێ بوردەی میهرەبانە بەو کەنیزەکانە کە بەزۆر زینایان پێ کراوە. ئەو چرایەش لە ناو شووشەیەکدا بێت، ئەو شووشەیەش وەک ئەستێرەیەکی گەش و پڕشنگدار بێت، ئەو چرایە دائەگیرسێ بە ڕۆنی درەختێکی زەیتوونی بە فڕ و بەرەکەت کە نە ڕۆژهەڵاتی بێ، نە ڕۆژئاوایی بێ، سێبەر نایگرێ، نە کاتی هەڵهاتنی خۆر، نە کاتی ئاوابوونی، ڕۆنەکەی ئەوەندە پاک بێت، نزیکە ڕۆنەکەی داگیرسێ، با ئاگریشی بەر نەکەوێ، ڕووناکی لەسەر ڕووناکی، ڕووناکی زەیت و ڕووناکی ئاگر، خوا هەر کەسی بوێ، واللە یرزق من یشاء بغیر حساب. تا خوا پاداشتیان بداتەوە بە پاداشتی چاکترینی ئەوەی کردویانە وە بێجگە لە پاداشتەکەیان لە بەهرەی خۆیەوە زیادەشیان دەداتێ وە خوا ڕزق و ڕۆزی پاداشت دەدات بە هەرکەس بیەوێ بەبێ سنور. واللە سریع الحساب. وە ئەوانەی کە بێ بڕوان کردەوە چاکەکانیان وەک سەرابێک وایە لە بیابانێکدا بریسکە بداتەوە کەسێکی زۆر تین و بە ئاوی دەزانێت لە دوورەوە بە پەلە دەڕوات بۆی کاتێ دەگاتە لای هیچ بەدی ناکات لە قیامەت کافر دەبینێ خوا ئامادەیە لە لایدا ئنجا خوا بە چاکی پاداشتی کردەوەکانی دەداتێ وە خوا بە پەلە و چەسپانە لە لێپرسینەوەدا. ومن لم یجعل اللە له نورا فما له من نور. یا کردەوەی بێ بڕوایان وەک چەند تاریکییەک وایە لە ناو دەریایەکی قووڵدا کە شەپۆل لەسەر شەپۆل دایپۆشابێ لەسەر ئەو شەپۆلەیشەوە هەورێکی ڕەشی باراناوی بێت تاریکیەکان نیشتبنە سەر یەکتری ئەگەر دەستی دەربێنێ نزیکە دەستی خۆی نەبینێ لەبەر تاریکی جا هەرکەسێ خوا نوری ئیمانی پێ نەبەخشێ دەبارێ و لە ئاسمانەوە لە هەورەکان کە وەک کێون تەرزە دەبارێنێ ئنجا تووشی زیان دەبێ بەم تەرزەیە هەر کەسێ خوا بیەوێ وەلای دەدات لە هەر کەسێ کە خۆی بیەوێ نزیکە ڕووناکی و شەوقی چەخماخەی هەورەکە بینای چاوەکان ببات. یقلب اللە اللیل والنهار. وە خوا هەموو زیندەوەرێکی لە ئاو دروست کردووە ئینجا هەندێ لەوانە لەسەر سکی دەڕوات وە هەندێکی تریشیان لەسەر دوو قاچ دەڕوات وە هەشیانە لەسەر چوار پێ دەڕوات خوا هەرچی بوێت دروستی دەکات بێگومان خوا دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە. لقد انزلنا آیات مبینات. وان تطیعوه تهتدو وما علی الرسول الا البلاغ المبین بڵێ فەرمانبەری خوا و فەرمانبەری پێغەمبەر بن ئەنجا ئەگەر پشتیان هەڵکرد ئەوە پێغەمبەر تەنها بەرپرسیارە لەوەی دراوە بەسەریدا کە گەیاندنی پەیامی خوایە وە ئێوەش بەرپرسیارن لەوەی دراوە بەسەرتاندا کە باوەڕ هێنانە وە ئەگەر گوێڕایەڵی پێغەمبەر بن ئەوە هیدایەت وەردەگرن وە پێغەمبەر هیچی لەسەر نییە کە بێگومان دەیانکاتە جێنشینی خەڵکی تر لە زەویدا، هەروەک ئیماندارانی پێش ئەمانی کردە جێنشین، وە ئاینەکەیان بۆ دەچەسپێنێ، ئەو ئاینەی کە خوا پێی ڕازی بووە بۆیان، وە ترس و بیمیان بۆ دەگۆڕێ بە ئاسایش و ئارامی، لەو کاتەدا ئیتر هەر من دەپەرستن وە هیچ هاوبەشێکم بۆ بڕیار نادەن، وە هەرکەس بێ بڕوابێ دوای بەدیهاتنی بەڵێنەکان لە کاتی نیوەڕواندا و لە پاش نوێژی عیشا، ئەم سێ کاتە کاتی خۆ دەرخستنە، بۆتان دروستە دوای ئەم سێ کاتە بێ مۆڵەت وەرگرتن، نە بۆ ئێوە و نە بۆ ئەوان هیچ گوناهێک نییە مۆڵەت وەرنەگرن، چونکە ئەوان زۆر بە دەورو بەرتاندا دێن بۆ خزمەت کردنتان، ئێوە لەگەڵ یەکتریدا تێکەڵن، ئا بەو جۆرە خوا ڕوونی دەکاتەوە ئایەتەکانی بۆ ئێوە و خوا زانای کار دروستە. کە لە ماڵەکانی خۆتان نان بخۆن ماڵی منداڵ و خێزانەکانتان هەر بە ماڵی خۆتان دادەنرێ یا نان بخۆن لە ماڵی باوکانتان یا ماڵی دایکانتان یا ماڵی براکانتان یا ماڵی خوشکەکانتان یا ماڵی مامەکانتان یا ماڵە پورەکانتان خوشکانی باوک یا ماڵی خاڵەکانتان یا ماڵی پورەکانتان خوشکانی دایک، یا ئەو ماڵانەی کە کلیلەکانیان بە ئێوەیە، یا ماڵی برادەر و هاوڕێکانتان، هیچ گوناهتان لەسەر نییە بە کۆمەڵ یا بە تەنیا نان بخۆن، جا کاتێ چوونە هەر ماڵێک لە ماڵان، ئەوە سەلام لە یەکتر بکەن، لەوانەی کە وەک خۆتان وان، بە سەلام کردنێک لە لایەن خواوە هاتووە، سەلامێکی جوان و چاک و پاک، ئا بەو شێوەیە خوا ڕوونی دەکاتەوە ئایەتەکانی بۆ ئێوە، کە بڕوایان بە خوا و پێغەمبەرەکەی هێناوە و هەر کاتێ لە گەڵ پێغەمبەردا بن لە کارێکی گرنگدا کە کۆیان بکاتەوە وەک غەزا و جومعە و جەژن ناڕۆن بە هیچ لایەکدا هەتا مۆڵەت لە پێغەمبەر وەرنەگرن بێگومان ئەوانەی مۆڵەتت لێ وەردەگرن ئەوانە کەسانێکن کە بڕوایان هەیە بە خوا و پێغەمبەرەکەی جا هەر کاتێ ئەوانە داوای مۆڵەتیان لێ کردیت بۆ هەندێ ئیش و کاری تایبەت بە خۆیان ئەوە هەر کامیان خۆت ویستت مۆڵەتی بدە و داوای لێبوردنیان بۆ بکە لە خوا فلیحذر الذین یخالفون عن امره ان تصیبهم فتنة او یصیبهم عذاب الیم بانگکردنی پێغەمبەر لە ناو خۆتاندا دامەنێن نابێ وەک بانگکردنی خۆتان لە یەکتری دەبێ بە ڕێزەوە بانگ بکرێت وەک ئەی پێغەمبەر یا رسول اللە بەڕاستی خوا دەزانێ و ئاگادارە بەوانەی لە ئێوە بەبێ مۆڵەت لە پەنای خەڵکی ترەوە دەردەچن بە دزیەوە جا با بترسن ئەوانەی کە پێچەوانەی فەرمانی پێغەمبەر دەکەن کە لە دنیادا بەڵاو تاقیکردنەوەیەکیان توش ببێ یا سزایەکی سەختیان توش ببێ لە دواڕۆژدا. الا ان للە ما فی السماوات والارض. بێ گومان خوا ئاگادارە بەوەی ئێوەی لەسەرە و دەیکەن، ئەو ڕۆژەش کە دەگەڕێنرێنەوە لای خوا ئەوسا ئاگاداریان دەکاتەوە بەو کردەوانەی کردوویانە، وە خوا بە هەموو شتێک ئاگادارە.